بە چوار خوت بۆ پێنج خوت بە تەواو نابێ ئەبێ هەموو بە ڕێزێک لە بیری ئەوە بێ خۆی مناڵەکانی هاوسەر و کەسوکارەکەی ئادابی ئەمری خوا و پێغەمبەری خوا بکەن صلی الله عليه وسلم خواچی فەرمووە دەربارەی جلوبەرگ دەربارەی قسە و گفتار دەربارەی هەڵسوکەوت و کردار ئەبێ وا بکەین ئەگەر وامان کرد خێری دنیا و قیامەت یەتە ڕێگەمان ئەگەر وامان نەکرد ئەوە نەهامەتی و نەگبەتیمان لێرەوە دەست پێکا و عەزابی سەختی قیامەتیش چاوەڕوانمان نەخوا پەنامان بە بەڕێزان من سێ وتارم داوە بۆ ئێوە لەسەر جلوبەرگ ئەم قوماشە لە بەری پیاوا بێ لە بەری ژنابێ تەنها ئەمە ناتوانێت ئینسان بکا بە ئینسانێکی پۆشتە چونکە پۆشتەیی پیا و ژن سێ بەشە بەشێکیان لیباس و بەرگە بەشێکیان قسە و گفتارە بەشێکیان هەڵسوکەوت و کردارە هەر کەسێکتان بینی جلوبەرگی تەواو تەواو شەرعی لەبەرا بوو وەک ئەو جلوبەرگەی لەبەری زۆربەی زۆری پیاوانایە کەوا نایەڵێ لەشیان دەرکەوێ بە تایبەتی بینی ناوکو ئەژنۆ بۆ پیاو کە شەر دیاری کردووە و زۆرێکیش لەو جلوبەرگەی ئافرەتە بەڕێزەکان لە بەریانایە کەوا بێجگا دەموچاو دەستیان هیچ شوێنێکی تریان بە دەرەوە نییە جلوبەرگەکەیان تەسک نییە تەنگ نییە کورد نییە لیباسی شۆرەت نییە جلوبەرگی کافران نییە کەواتە ئەمانە پۆشتن بەس ئەمە یەک لەسەر سێی پۆشتەیەکەیە دوو بەشی ماوە بەشێکیان بریتە لە قسەکردن ژنی وا هەیە پۆشتەیە بەڵام ڕوتە بە قسە ڕوتە قورآانە فەرمێ فەلا یەخضعنە بالقول لە سوورەتی نورە باسی حیجابەکە باسێوەکە کێ مەحرەمە بە تۆ کێ نامەحرەمە بە تۆ لەگەڵ کیا دروستە قسە بکەی لەگەڵ کیا دروست نییە قسە بکەی سیرکردنی حتا سیرکردنی ژن بۆ ژن هەندێکی ناشەرعیە ژنی بێدین نابێ سەیری جەستەی ژنی ئیماندار بکە قورئان و حەدیث ئەوەیان بەیان کردووە ژنێ بێدین بێ دوور بێ لە بەرنامەی خوا لە حەمامە دروست نییە لەگەڵ ئافرەتێکی ئیماندارە بە یەکۆ خۆیان بشۆرن بڵێ جاخۆ ئەوە ژنە نە ئەو وەسفیەکە بۆ پیاوەکەی بۆ کەسە دۆستەکەی خۆی خۆ ئەوە دوو ژنیشن بەڵام قورآانە فەرمێ حەدیزە فەرمێ ها نیسائی المؤمنین ژنی ئیماندار جیایە لە ژنی نائیماندار لەبەر ئەوە بێ ئەگەمە نەبێت قورآن فەرمێ فلا يخضعن بالقول با قسە بە ناز و نوکەوە نەکەن قسە و گفتاریان ژنانی ئیماندار بە جۆرێ نەبێ فیتمع الذی فی قلبه مرض پیاوە دڵ نەخۆشەکان پیاوە دڵ نەخۆشەکان گەنجە دڵ نەخۆشەکان کە دڵیان کرمۆڵە ڤایرۆس لێی داوە ڤایرۆسی شەهوەت و ئارەزوو لێ یاوە تەماحیان تێ بکەن قسەی وا هەیە جەستە ڕوود بێ ئەوەنەی قسە کاریگەری نییە لەسەر ئینسان یعنی ئافرەتی وا هەیە ئەگەر لەشی بەدەرەوە بێ بەقەدەر قسەیە کە ئەیکا لەحنی قسەکەی لەوانەیە سەرنجی تۆ نەجوڵێنێ ئاگر بەر نەدا لە گەنجێک لە پیاوێک بۆیە قورئانی پیرۆز بە بەنەی ئەفەرمێ فەلا یەخضعن بالقول با قوڵویان نەبێ لە قەولە قوڵویانی چی یەنی قسە بە جۆرێ نەکەن کەوا خەڵک تەماعی تێ بکە بە نازونوک بە حیلکە حیلک و پێکەنین و بە چاوبڕکێ و بەو جۆرانە نا وقلنا قولا معروفا قسەی چاک بکەن قسەی باش کەن قسەی بەجێ بکەن قسەیە بکەن دروست بێ قورآن جل خوای پەروەردگار جل جلال لە قورآن ئەفەرمێ ئافرەت پۆشتەیە جلوبەرگی لەبەرایە سەری داپۆشیوە قژی بە دەرەوە نییە قاچی بە دەرەوە نییە بەس دەموچاو و دەستی بە دەرەوەیە بازن لە دەستایەتی ملوانکە لە ملیایەتی بۆ ئەوەی خڕەی ئەو خرخاڵە خەڵک ئاگادار نەکاتەوە ئەوە زینەتێکەش تۆ شاردوتەتەوەی ئافرەتی ئیماندار لە ژێری ئەو جلوبەرگەوە بەڵام خڕەی خرخاڵەکەت وەکو دەنگەکە کە بە نازەوە بیکە ئەویش هەر بێ حیجابیە بۆ ئافرەت بۆ پیاوی ژەروایە پیاو دەمەلاڵکێ بکە لەگەڵ ئافرەتا و نازونی بکە لەگەڵ ئافرەتا و خۆی تەبیعەتی خۆی وەکو ژن لێ بکە ڕێزم هەیە بۆ بۆ ئامادەبووان چاوبرۆی هەڵگرێ و تاتۆ بکتێ و اینجا دوای ئەوە لە مەجلیسی ژنانە لە سەدا سەد تەبیعەتی وەکو ژنی لێبێ جاران دایک و خوشکەکانمان کچەکانمان نەنکەکانمان معزەرەتم هەیە دەرپیان لە پیا بوو ئەوەڵ کراسیان لەبەرا بوو کراسیان ئەکرد بە سەری دەرپێ ئەوڵ کراسەکە لەسەرەوە هێلەکێکیان لەبەرە کرد سوخمەیەک سەڵتەیەکیان ئەکرد بە سەریا کۆڵەوانەیەکیان نەکرد بە کۆڵیانە چارۆکەیەکیان نەکرد سەرپۆشیانەدا بە سەریانە هێشتا هێشتا هەر شەرمیانە کرد ئێستا ماکسێکی تەنک بەقەدەر ئەم دەسری کلێنیکسە تەن کرد ئافرەتێکی گەنج لەبەری کردووە ئەڕوا بەڕێوە جسمی هەست دروێتی تەنکە ئەم ئافرەتە بەڵێ ماکسی لەبەرایە بەڵام بێحیجابە خوای ڕەنجاندووە لە خۆی لەعنەتی خوای بۆ خۆی مسۆگەر کردووە خوای عاجز کردووە خۆی بە پۆشتە نەزانێ ئەبێ ئەگەر ئەگەر هاتە سەر ماکسێکی ڕوت ئەبێ قایم بێ ئەبێ تەسک نەبێ ئەبێ کورد نەبێ ئەبێ یەخەکەی کراوە نەبێ هەتا ملی و سەرپۆشەکەیشی سەر و ملی داپۆشێ بەس دەموچاو و دەسی بە دەرەوە بێ مەیکە بە شەرکە ڕۆشتیتەوە بۆ ماڵەوە بەس پێی بڵێ بە ژنەکەت بە کچەکەت بە بووکەکەت بە خوشکەکەت بڵێ مامۆستا فەرمی خوا و پێغەمەری خوا ئەفەرمونون ئەم بەرگەی تۆ ڕۆڵە شەرعی نییە تکات لە یەکەم شەعیکە ئەڵێ هەرەوەم هەیە بڵێ دەی بۆت ئەکڕم گرانت بۆ ئەکڕم جوانت بۆ ئەکڕم جارێ هەر لەم منبەرا من عەرزی ئێوەم کرد کوڕێک خوشتێکی زۆر جوانی هەبوو ئەچوو بۆ دەوام و دایرە و مەکتب ڕۆژێ هاتەوە دەستی کرد بە گریان وتی بە براکەی وتی کاکە وتم بەڵێ تی بەڵێ وتی کوڕانی سەرجادە و کۆڵانی یەخەم پێگرن تی چاریانەکەم لیان گەڕێ بزانە بەیانی چیان لەکە خوشکەکەی وازانی ئارمیجێ با لەگەڵ خۆیا و کوڕێ و گەڕەکە هەموو یەکوژێ خوشکەکەی بر لەگەڵ خۆیا بۆ بازار جلوبەرگێکی شەرعی جوانی بۆ کڕی پارێکی باشی پێدا سەرپۆشێکی زۆر جوانی بۆ کڕی جووتێ پێڵاوی جوانی بۆ کڕی جووتێ گۆرەوی بۆ کڕی وتی خوشکەکەم بڕۆ ئەوانە لەبەر کرد تاعاان جوان بوو بەڵام شۆخوشەنگ کراوە وتی دەبڕۆ بۆ مەکتەب و بۆ دایرە وتی نای لەگەڵ مەوتی نە حرەسم داناوە بە دیار تۆ بڕاق و نەبی ڕۆشت بۆ دەوامەکەی و هاتۆ کەس سەیری نەکرد وتی گوڵەکەم تۆ خۆتی ڕووت کردووەتەوە هەڕاجخانەیەکی داناو بۆ گلەی لە کوڕی خەڵکیەکەی تۆ بەم جۆرە بڕۆرە دەرەوە ئەرێ ئەگەر پێشمەرگە چوو بۆ جەنگ ئەبێ تاقموتفەنی پێبێ ئەبێ ئەدیداس و پۆساڵی لە بەرابێ ئەبێ گولە نەبڕی پێبێ کچ کە لە ماڵ دەرچێتە دەرەوە بۆ شەڕەتە تفەنگ شەڕەتیری شەیتانە ڕوە نابێ ڕوود بێ نابێ سەری ڕوود بێ نابێ سنگی ڕوود بێ نابێ قولی ڕوود بێ نابێ باڵی ڕوود بێ نابێ مەمکی و سنگی بە دەرەوە بێ ئەگەر پۆشتە بێ خەڵکی شەرمی لەیەکە قسەی ڕۆشتنی جلوبەرگی ئەو سیانە هەرسیانیان بەیەکەوە بەڕێزان رسول الله قسەیەکی نەکردووە خوا پێی ناخۆش بێ و خراپ بێ دائیمە قسەی باشی کردووە دائما قسەی چاکی کردووە دائما قسەی خەیری کردووە لا خەیرە فی کەثیر من نەجواهم زۆربەی زۆری حکایەتەکانی ئێوە خوافەر بێ خێریتیان نییە ئەگەر قسەی خێرت زانی بیکە ئەگەر نەزانی بێدەنگ بە بێدەنگی خەیرە باشترە بۆیە ڕسول الله صلی الله عليه وسلم قسەیەکی ناخۆش بوو بێ لە ناوچوانی هەستی پێکراوە زۆر جار کابرای تەریق نەکردوێتەوە بەڵام دەرکیان کردووە کە چەند عاجز بووە لەو قسە قسەی خراپ قسەی نەشیاو جارێ پیاوێ هەبوو لە مەدینە تێکەڵی ژنان یەکرد پیاوێکی ژنانیان پێوت وەکو سەفی هوا بوو یعنی عقلێکی کامڵی نەبێ حسێبی ئەوەیان بۆ ئەکرد زۆر گویان نێدایە لە مەجلیسی ژنانە لە ڕێگەوبانە سوعبەت یەکرد لەگەڵ ژنا وایان ئەزانێ ئەم پیاوە لە ڕووی پیاوەتیوە تەواو نییە شێتۆکەیە ڕۆژێک قسەیەکی کرد قسەیەکی کرد زۆر سەقەت بوو پێغەمەری خوا فەرمی تر نێڵن ئەوە تێکەڵی ژن بکە سنووری بۆ دانا ئەوە دەرگای لەسەر خۆی داخست دەری خست کە دڵی چیتیایە نابێت هیچ ئافرەتێکی ئیماندار نابێت ڕێگەی لەگەڵا بکە لە مەجلیسیا دانیشە قسەی لەگەڵا بکە ئەبێ وریابین بەڕێزان زۆر کەس هەیە لەم زەمانە خۆی لە پێغەمەر و سەحابە و علەما بە عاقڵتر و ئیماندارتر ئەزانێ ئەڵێ مامەسە وڵاهی من بە خوشکی خۆم ێزانم هەر وەکو کچەکەم سەیریەکەم بەخوا ڕێک وەکو دایکم سەیریەکەم ئەرێ برا ئەمەد لە کوێ هێنا لە قورئان تایانی لە حەدیث تیایا نییە لا شافعی و ئەبو حەنیفە تیایا نییە لای ئەحمەد و مالیک تیایا نییە ئەم قسە و لە کوێیە نا ئەم ئافرەتە وەکو خوشکی خۆم سەیریەکەم خوشکی دایکی و باوکیتە نەخێر شیر و خواردووە نەخێر باوەژنتە نەخێر ئەمە دروست نییە تەوقەکردن لەگەڵ پیاوە دروست نییە ماچکردنی پیاو دروست نییە دروست نییە ئەگەر شەرعت ئەوێ دروست نییە لەکوێ دێنا پێغەمەر کردینە ژنی کافر ئەهات مسلمانە بوو ئیمانی ئەهێنا پێغەمەری خوای فەرموو بڵێ دەستی درێژە کرد ژنەکەش لە دوورە بوو بڵێ شەد لا ئیلاهی دەڵا و شەد لە محەممەدە ڕسول بڵە بەیعەت ئەدەم کەوا خیانەت لە خوا و لە پێغەمبەری خوا نەکەم دزی نەکەم بێحیجابی نەکەم خیانەت لە مێردەکەم نەکەم دەسی نەخستە ناو دەسی یەک ئافرەت بێجگا هاوسەر و خوشک و کەسەکانی کە پورەکانی کە محرەمی بوون دەسی ڕسول وڵا بەردەسی یەک ئافرەت نەکەوتوێرەم سەر ئەرزی خوا بەڕێزان با ڕچاوی ئەم مەوزوع بکەین ئەم مەوزوعی جلوبەرگە بەڕاستی رسول الله صلی الله عليه وسلم ڕۆژێکیان پارچەی ئاڵتونی خستە دەستی ڕاستی پارچەیەکیش ئاوریشم لە دەستی چەپیا بوو فەرمی خەڵکینە ئەم دوانە ئاڵتون و ئاوریشم حرامن لەسەر پیاوانی ئومەتی من ئاوریشم گرانترینی قوماشە ئاڵتون گرانترینی کانزاکان ئێم دوانە حرامن لە پیاوی ئیماندار پیاوی ئیماندار نابێ کراسی ئاوریشم دەسری ئاوریشمی پێبێ ئاوریشمی ئەسلی ئەڵێ مشکی ئاوریشم نابێ بەسەری و بەسێ پیاوی مسلمان نابێ ئەڵلقەی ئاڵتونی لە دەسا بێ مسلمان ئەڵقەی ئاڵتوون، ئەموسیلەی ئاڵتوون، زنجیری سەعاتی ئاڵتوون، قەڵەمی ئاڵتوون، نابێ لە دەستا بێ، نابێ لە گیرفانتا بێ، نابێ کەوچکێک لە ماڵتا بێ، با زۆر دەوڵەمەنیش بی، با مەسوولیش بی، ئەگەر دین هەبێ نابێ ئاڵتوون بێ، زیو قەی ناکا بۆ پیاو. با ڕیعایەتی ئەمری خوا و پێغەمەری خوا بکەین خوای پەروەردگار وعدی یاوە من یتەقی الله ئەوەی ڕێز لە پەیامی خوا بگرێ یجعل له مخرجا خوا دەروی لێ ئەکاتەوە لە تەنگانە دەروی لێ ئەکاتەوە فریات ئەکەوێت ئەمە یەک ويرزقه ڕۆزیت بۆ ئەنێرێ من حيث لا يحتسب لەو شوێنەوە تۆ بە خەیاڵتا نایە خوارز ببە مامۆستا هەرچیەکەم نایە مەسەرباری ڕاستە تا ئاو پەیاکەم نانم نییە کەوتوینەتە سەر قۆرت قۆرت ئەزانیانی چی ینی سەر شان هەر تلە دەین هەر ئەکەوین بەڵا بە دوای بەڵایە گیانەکەم بەخۆ تا بچۆرەوە خواناسی ئەفەرمێ هەر ڕۆژێ بێ ئەمری خوام کردایە بە معاملەی وڵاخەکەمە ئەمزانی وڵاخەکە معاملەی وەکو جاران نەبوو لەگەڵما ئەسبەکەم پشترەکەم ملی نەیەدا باری لێنێم لە ڕێگا نەڕووی ئەمزانی ئەو ڕۆژە گوناحێکم کردووە بە وڵاتەکانیانە ئەی تۆ بە بە سیارەکەتان نازانی بێ ئەمری خواو کردویانە کردووە چی تیا لێ ئەدەی سەیری چی تیاکەی مۆبایلەکەت بێ ئەمری خوای تیاکەی دەیخوای گەورە دارەیە بە ڕۆحدا حەقت لێ سێنێ دڵت ڕق ئەکا بەڵا ڕوو ئەکاتە ماڵەکەت نەخۆشی ڕووەکاتە ژن و مناڵەکەت فریا ناکەوی مەعاشەکەت بەرەکەتی نامێنێ لەوە زیاتر وەختان ناگرم خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ فعاقیبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوایە پۆشتەمان کەیتەوە بە لیباسی تەخوا خوایە پۆشتەمان کەیتەوە بە لیباسی تەخوا خوا هیدایەتی کوڕکچەکانمان بدەیت جارێکی ترەڵێم گەنجەکان گەنجەکان ڕزاتان لەکەم زۆر گەنجم بینیوە ئیشی کردووە لە دواوە دوای بە دەرەوە بووە پانتۆڵێکی تەست یا تراکسۆدێک لەگەڵ بنووسێکی کورتە کە ئاوادانەوێتەوە کۆمی بە دەرەوەی لە دواوە ئەمە لە نوێژە پشت و بە دەرەوە نەبێت گیانەکەم نوێژەکە و بەتاوە با تۆزێ ئەم شۆرت ئەم تیشێرتە ئەم کراسە با شۆڕ بێت تۆزێ ئەو فالینەی ئەیکری لە بازار وەک مسلمانێ بیکڕە بڵێ بێ فالینەکەم شۆر بێ بلوسەکەمە بێ شۆڕ بێ پانتۆڵەکەم ئەبێ تون و تۆڵ بێ بۆ ئەوەی پشتم دەرنەکەوێ لاسایی ئەو بێدینانە مەکەنەوە لە پیاو لە ئافرەت ئا لێرا فەتحەیەک لە بینی پانتۆڵەکەیان و لە بینی بنووسەکەیان ئەکەن ئەوە بۆ بێدینکردنەوە دەرەخەن خوا لە گوناهمان خۆش بێ خوایە نەخۆشێکی زۆر داوای دوعای خێران لێ کردوم خوای شیفایان بیت خوای شیفای هەموو نەخۆشەکانمان بیت خوای شیفامان بدەیت خوایە ڕەحم بە مردوەکانمان بکەیت خوای لە مردوەکانمان خۆش بیت خوای ئیسلاحی حاڵی میلەتەکەمان بکەیت خوای لە ئافات و